بەشی چوارەم باشی هوەری دەژمێردرێت تایبەتمەندی ئەوە تایبەتمەندی یاسا و ڕێسا و پێوەر بە بەرهەمێکی ملی ئەدا دەتوانرێت بوترێت کە وێنەکێشان لەسەر دیوار بۆ کۆشک و مەزاری فیرعەونەکان و پەرستگا و ژێرخانەکانی ناشتنی ئەشرافەکان وەک بەشێک لە بینا خاوەنی گرنگیپێدان و لە پێش وێنەکێشانی کەلوپەل بووە. هەر لەو ڕۆژگارەدا لە پێش زنجیرە پاشایەتییەکان، پیشەسازیی دەستی میسر کەلوپەلی بەهادار و هونەریان بەدی هێناوە. لەو نێوانەدا پیشەسازی زێڕەنگەری و خشڵسازی و کاری دانانی نەقێم، پێگە و بەهای سنوورداری بە تاکە کەسدا، کە هەر لە مەزاری گەورەکانی وڵات هەتا بازاڕەکانی جیهان و دراوسێکانیان بە دەست ڕەنگینی خۆیان پڕ کردوتەوە هونەری میسر پاشکۆ نوێیەکان هونەری میسر هەمیشە پێڕەوی لە گۆڕانکاری مێژوویی سیاسی کردووە هەر بۆیە بەرهەمی پاشماوە هونەریەکانی بە تەواوی مۆرک و ڕنگدانەوەی حەز و ئارەزووی دوو دەسڵاتی گەورە بووە واتە لەژێر بڕیار و ڕاسپاردەی دەربار و کەسانی ئایینی ئەو وڵاتەدا بووە. شێوەکانی هونەری میسر لە ڕۆژگاری زنجیرە پاشاکانی چوارەم، دوانزەهەم و هەژدەهەمدا گەیشتە لوتکەی گەشەکردنی خۆی و باشە قۆناغە گرنگەکانی مێژووی میسری دێرین هەتا سەرەتای لەدایکبوونی مەسیح بە دابەشکردنی بە گشتی و ساڵەکانی بە نزیکی هەتا پێش سەدەی حوتەمی پێش زایین لێردا بهێنینەوە یادی خوێنەر قۆناخی بەردینی دێرین هەژدە هەزار ساڵ تا هەزاری شەشەمی پێش زایین بەردینی نوێ قۆناغەکانی بەداری و نەجادی یەکەم لە هەزارەی شەشەم تا چوار هەزار ساڵی پێش زایین قۆناغی پێش زنجیرە پاشایەتی قۆناغی نەجادی دووهەم دەگرێتەوە چوار هەزار بۆ سێ هەزار و سەد ساڵی پێش زایین سەرەتای زنجیرەی پاشاکانی زنجیرەکانی یەک و دوو بۆ دوو هەزار و چل ساڵ پێش زایین. پاشایانی ناوەڕاست، زنجیرەکانی حەوتا یانزە، دوو هەزار و سەد و هەشتا بۆ دوو هەزار و چل ساڵی پێش زایین. قۆناغەکانی ناوەنجی دووهەم، زنجیرەکانی سیانزە تا حەڤە و قۆناخی دەسەڵاتی هیکسۆسەکان دەگرێتەوە لە هەزار و شەش سەد و حەفتا و پێنج تا هەزار و پێنج سەد و شەست و حەوت. یان قۆناغی نزمی گوزەران، زنجیرەکانی بیست و یەک تا سی و دوو جار دەسڵاتی ئێران لە سەر میسر دەگرێتەوە، پێنج سەد و بیست و چوار بۆ چوار سەد و پێنج ی پێش زایین و سێ سەد و چل و سێ بۆ سێ سەد و سی و دوو ساڵ پێش زایین، هەزار و هەشتا و پێنج بۆ. بۆ سێ سەد و سی و دوو ساڵ پێش زایین داگیرکاری و جێنشینەکانی ئەسکەندەر سێ هەزار و سێ سەد و سی و دوو و سێ سەد و پێنج پێش زایین پاشایانی بەتاڵیسەی بە ڕەگەز یۆنانی سێ سەد و پێنج بۆ سی ساڵ پێش زایین بۆ دروستکردنی خانوو و شوێنی نیشتەجێبوون گرووپێک لە کەنارەکانی ڕووباری نیل لە کۆتایی قۆناغی بەردینی نوێ هەزارەی پێنجەم پێش زایین بە قامیش و لاسیکی گیا و خۆڵی سوور کە لەو شوێنانەدا هەبووە دەستی پێکرد بە گۆڕینی بەکارهێنانی گڵ لەسەر ڕووی گوزەرەکانی قامیش کە بۆ شوێنی پایی باربردن بوون هەروەها لەسەر ڕووی حەسیری دروستکراو لە دار حەیزەران کە بۆ کاری دیواری جیاکەرەوە و بنمیچ ئەنجام ئەدرا خشتی خام و وردە وردە خشتی سوور لە بینادا بەکار برا. ئەوە لە کاتێکدا بوو میسری سەروو لەگەڵ میسری خواروو یەکیان گرتبوو. مێژووی ئەو وڵاتە درەوشایەوە و نووسینی هیلۆگلۆبی داهێنرا و مەنجەڵ و قاپ و پێداویستی ماڵ نەمز دروست کرا لە کۆتایی هەزارەیی چوارەمی پێش زایین بۆ دروستکردنی بینا لە بەرد وەک کۆشکەکان و پەرستگا و مەزارەکان و قەڵا هەتا هەڕەمی کێو ئاسا. میسریەکان لەو باوەڕەدا بوون کە یان نەوەی کۆچکردوو، بۆ مانەوەی لە جیهانێکی تر پێویستی بە شوێنێکی سەلامەت هەیە هەتا تێیدا بحەوێتەوە و بە نەمری بمێنێتەوە. نەوەک تەنیا جەستەی مردوویان مۆمیا دەکرد، دوایی دەیانخستە ناو تابووتێکی دروستکراو لەبەرد یان تەختەی پتەو. بەڵکو هەرچی جۆری کەلوپەل و پێداویستی ژیانی ڕۆژانەیان بە هەڵگرتنی خۆراکەکانیشیان و لێهاتوویی و توانای کۆچکردوو لە پاڵ جەستەیدا دادەنرا. لەبەر ئەوە خۆشبەختانە لە پێناسەکردنی وردی هیرۆدۆت سەبارەت بە شێوازی مۆمیاکردنی میسرەکان ئەوە دەرکەوتووە کە، ئەوان سەرەتا مۆخی مردووەکانیان بە ئامێرێک لە ڕێگەی چاوییەوە دەرهێناوە، دوایی بەشی دەرەوەی کاسەی سەریان بە دەرمانێکی دیاریکراو شۆراوە، دوایی بە بەردێکی تیژ سکی جەستەکە دەکەنەوە و شلەمەنی و پیسیەکە دەردەکەن ئینجا ناو سکیان بە شەراب و خورما دەشۆن و دەرمان و تۆزی بۆنخۆشی پیادەکەن و شوێنی هەڵدراوی سکیان بە گیاکانی وەک چەسپێکی پوختکراوی گیایی و گەڵایی ئەرخەوان و دەرمانەکانی بۆنخۆشی تایبەت دروست دەکەن هەڵدڕانی سک وەک خۆی ئەدورونەوە لەوە بەدوا بەپێی یاسای یاسایی بڕیار دراوە جەستەکە حەفتا ڕۆژ لە حەمام لە ئاوێکی پڕ لە دەرمان دادەنێن کاتێک کە دەری دەهێنن بە پارچە پارچەیی شریتی هەڵکێشراو بە مۆم، لاشەکە بە تووندی شریتپێچ دەکەن و ڕووەکەی بە مادەیەکی چەسپی کە وەک سرێش کە تیرە بوو بە شێوەیەکی تەواو درزەکانی پڕ دەکەنەوە. پەیکەرسازیی میسر داوایەکی دینی بوو یان ناشتنی دەرباری بوو یان سمبولی و نمایشکاری هیچ کاتێک لەلایەن دروستکردنی لێکچوو پیشاندانی واقعیان لە بنەمای کاردا لە ژێر دەست دەرناچێت هۆکاری سەرەکی لەبەر ئەوەی کە لەبەرچاو تێپەڕیوە بیرو باوەڕی نەگۆڕی میسریەکان لەسەر ئەو بنەمایە بوو هەر پەیکەرێک یان وێنەی مرۆڤ پێگەیەکی هەیە بۆ مانەوەی کە لە جیهانی نەمریدا. لەو ڕووەوە شێوەی واقیعی لە پیشاندانی بەشەکانی مرۆڤ لە لایەنی بەرامبەر لەگەڵ یاساکانی بەراوردکردنی لێکچووی جەستە، هەروەها پتەوی و پایەداری و مانەوەی ماددەیی پەیکەرەکەی بە درێژایی هەزارەی مێژوویی لە بنەمای نەگۆڕی ئەو ڕەوتە هونەریە دەژمێردرێت لە ڕێی ئەم مەبەستە سوود لە چەندین جۆری کاری مادی پتە و خۆڕاگری وەک بەردی پتە و یان نەرم تەختەی سفت و بەسواقدانی گیراوەیی گەچی ڕەنگکراو هەندێ جار بەپێی ئاستی بینینی چاو داندراوە. هەروەها پارچەی مسی چاککراو بە چەکوش سوودی لێوەرگیراوە. پەیکەرەکانی بە ئەندازەی سروشتی یان پچوکتر لە ژن و پیاو وەستا و بە دوو دەستی ئاوێزان لە سەر کەللەکە هەندێ جاریش بۆ پێشەوە هەنگاوی ناوە یان دانیشتووە و بە دەستی چەپی روشتاوەتەوە سەر سنگ و دەستی راست شۆڕ کراوەتەوە سەر ئەژنۆی دروست کراون. پەیکەری فیرعەونەکان بە ئەندامی گەورە و بەڕێز و سەرنجڕاکێش و ڕوانینیشی بە ئایندەی دوور لە شێوەکانی بە قەبارەی شەشپاڵ و هەندێ جاریش بە داری فەرمانڕەوایی لە دەستی چەپ بەرەو پێشەوە هەندێ جار بە کڵاوی ئاینی یان لاشەی هەڵۆی پاسەوان لەسەر باڵ و پشتی سەری بە هەمان شێوە لەسەر زەوی بە نمایشێکی هونەری دەرهاتووە بەڵام شارستانێتی میسر وێنەی بەرجەستە بە گشتی کارێکی بە کەمێک بەرجەستەیی و هەندێ جار لە بەکرێگراوەند لە باکگراوەندێکی نشێودا کە ڕۆڵی بەرجەستە لە ئاستی کەناری پەیکەری دانیشتووە بەرزتر نەوەستاوە جێبەجێ کراوە لە تایبەتمەندی سیمبولگەری زانیاری و هەواڵی ڕووداوی مێژوویی پیشاندانی مەڕاسیمی ئاینی و مردوو پەرستی یان تابلۆکانی ڕاو و شکار و گاوانی و کاروباری ماڵ و هاوشێوەی ئەوانە سوودمەند بووە دەبێت بوترێت کە هونەری پەیکەرسازی میسر لە قۆناخی دواکەوتوو واتە زنجێری پاشاکانی بیست و پێنجەهەم بەرەو لاوازی ڕۆشت و وردە وردە تایبەتمەندی پێشووی خۆی لەدەستدا لە نەخش و نیگاری دیوارەکانی میسردا لە سەرەتای زنجیرەی پاشایەتی ئەم یاسا و ڕێسایانە بە بەردەوامی جەختی لێکراوە و بەکار بدەبرا فیرعەون فەرماندەیی پیرۆز یان ڕۆحانی گەورە کە کەسایەتی سەرەکی مەیدان بووە بە هەیکەلێکی گەورەتر لەوانی تر لە حاڵەتێکی زاڵدا لە بەشی ناوەندی تابلۆکەدا پیشان ئەدرا ڕەنگە باو و ملیەکان بریتی بوون لە ڕەش بۆ هێڵکاری ڕووبەری گشتی ڕەنگی ئاسمانی کاڵ بەرەو خۆڵەمێشی بۆ خاک و گڵ ئاوی پڕ ڕەنگ بۆ ئاو سووری نزیک بە قاوەیی بۆ پیاوان و ڕەنگی زەردی گەش بۆ ژنان سەوز بۆ گژوگیا و سوور بۆ قامیش و تەختی وشک گیراوەی ڕەگی دیوار جۆرێک کە تۆخی تیابوو کە بۆ بەکاربوونی لە سەرەتاوە کەمێک گەچی پێژراوە یان گڵی سوور لەسەر ڕووبەری دیواری بەدین یان پارچەیەک بەردی گەورە سواغ دەدرا و ئامادە دەکرا نەخش و نیگاری دیوارەکان لە سەرەتای زنجیرەی سێیەمی پاشایەتیدا وونە رازاندنەوەی پەرستگا و کۆشکەکان و سەردابەکانی ناشتنی مردوو هەتا زنجیرەی شەشەمی پاشایەتی رەونەق و بەهای هەبوو لە قۆناغەکانی پاشایەتی نوێدا 1567 بۆ 1085 گەیشتە لوتکەی خۆی. بەشی چوارەم، هونەری ئێران. تا دەرکەوتنی ئیسلام لە سەرەتایی ئەم بەشەدا بە کورتی ئاماژە بەوە ئەدرێت کە لە قۆناخی بەدینی دێریندا لە ئێران لە ئەنجامی کەندەکاری لە ئەشکەوتی تەنگی پیدا چیاکانی بەختیاری خۆرهەڵاتی باکووری شوشتەر چەندین ئامێرو کەلوپەلی خۆپاراستن دروستکرا و لەبەر دیناڕێک چەکوش تیر تیخ تەوری بەدین هەروەها لە ناوچەی هیمان و میرملاس و دووشە سەر بەلوڕستان وێنەی گیانداران و مرۆڤی نەخشێنراو لەسەر گابەردەکانی قاشم بە ڕەنگەکانی ڕەش و زەرد و سوور بەدەست هاتووە کە تەمەنیان دەگەڕێتەوە بۆ نزیکەی پانزە هەزار ساڵ پێش زایین خاوەنانی ئەو پاشماوەیە لە ڕێگەی ڕاوی بە کۆمەڵ و ڕاوی ماسی و کۆکردنەوەی ڕیشە و قەدی گیاکان خۆراکی خۆیان بەدەستهێناوە قۆناغی بەدینی نوێی ئێران لە ناوەڕاستی هەزارەی حەوتەمی پێش زایین دەست پێ دەکات پاشماوەی بەجێما و بەگشتی چەندین ئامێری دروستکراوە لە بەردی چاککراو کۆمەڵگەی ئەو ڕۆژگارە لە گروپی خەڵک یان چەند هۆزێک پێک هاتەبوون کە لە دەشتی بە پیت و گونجاو بۆ کشتوکاڵ نیشتەجێ بوون و لە ڕێی کشتوکاڵ و ئاژەڵداری بژێوی ژیانی خۆیان مسۆگەر کردووە، بەڵام سەبارەت بە ڕۆژگاری دێرین باس و خواست و بەڵگە ناتەواوەکان بۆچوون لە ناسینی گەل و نەتەوەکان یان ئەو نەژادانەی لە وڵاتی بەربڵاوی ئێران جیاون زۆر ئاڵۆزە لە هەزارەی پێنجەم تا سێیەمی پێشداهین سەرزەمینی ئێران بە قۆناغی مسوبەرد ناسراوە مس لە دروستکردنی چەندین ئامێر و کەلوپەلدا بەکاربراوە گڵێنەکاری بەنەخش و نیگار و مۆری هەڵکۆڵراو بە نیشانە و چەندین شێوەی ئەندازەی و وێنەکە برەوی هەبووە. لە کۆتایی هەزارەی چوارەمی پێش زاییندا، گەلێکی ناسراو کە خاوەنی شارستانێتی پێگەیشتوو بووە بە ناوی ئیلامییەکان، وڵاتی ئیلام لە خۆرئاوای باشووری خاکی ئێرانەوە، کە خوزستان و بەشێک لە ناوچەکانی فارسی ئێستا ناوچەی ئینشان یان ئینزانی دێرین هەروەها بەشی باشووری ناوچەکانی دووڕووباری دیجلە و فڕات یان دامەزراند کە پایتەختەکەی شاری شووش بوو سنوور و چوارچێوەی وڵاتی ئیلام بە تەواوی نەناسێنراوە گڵێنەکاری زەرد ڕەنگە کەلەکەندکاری و پشکنین لەشوش دۆزراوەتەوە لەناسکی و جوانیدا بوەتا کارێکی نادر لەجیهاندا نمونەی پیشەسازی پێشکەوتوی گڵێنەکاری ئەو سەرزەمینەیە هەر لەناوەڕاستی پێنجەمدا لەچەند بەشێکی ناوەند و باکوری خۆرهەڵات شارستانیەتێک بەدی هات کە گرنگترینیشیان لە ڕووی بەهای دێرینەوە بریتین لە، شارستانیەتی سیلک کە گردۆڵەیەکە لە نزیک کاشان، پاشماوەی دۆزراوە لە قوڵاییترین ئەو شوێنە، نیشانەی ژیانی سەرەتایی کۆمەڵگەیەکی کشتوکاڵییە، ئەوی تر شارستانیەتی کانی عەلی، چشمە عەلی، یە کە لە باشووری خۆرهەڵاتی تاران، دۆزراوەتەوە. لە ئەنجامی کەندەکاریدا کەلوپەلی بەردین و ئێسقانی خۆش دروستکراو، گڵێنەکاری پێشکەوتوو بە نەخش و نیگاری جوان بەدەست هاتووە. شارستانیەتێکی تریش شارستانیەتی گڵدۆڵەکەی حەسار، لە ئەنجامی کەندەکایی بێجگە لە کەلوپەلی بەدین و گڵێنەکاری کەلوپەلی کانزایش بەدەست هاتووە دیسان مەڵبەندێکی تری شارستانی لە ئیستر ئاباد گورگان و لە ناوچە جیاجیاکانی دەشتی قەزوین پەیوەست بەو قۆناغەی کە ناسراوەتەوە بەڵام داهێنانی زۆر گرنگ کە هەزارەی سێهەم لە ناوچەی باشووری خۆرئاوای ئێران بووە بە داهێنانی نووسینی مێخی لە سەر دەستی ئیلامییەکان. قۆناغی کانزایی بە داهێنان و بەکاربردنی پێکەوەی مس و قاچ و قەڵای بە ڕێژەی نۆ بەشی یەکەم و یەک بەش لە دووەم لە سەرەتاکانی هەزارەی دووهەمدا دەستی پێکرد. لە ناوەڕاستی هەزارەی دووهەمدا چەند گروپێک نەژادی سپی پێستی هیندۆ ئەوروپی لە هەردوو لای خۆرهەڵات و خۆرئاوای دەریای خەزەر واتا یەکێکیان لە ناوچەی دوو ڕووباری ئامودەریای دەریا و سیر دەریا جیحون و سەیحون لە باکووری خۆرهەڵاتی خاکی ئێران، ئەوی تریان لە ڕێگەی چیاکانی قەفقاز، باکووری خۆرئاوای ئێران، بەرەو خاکی بەرفراوانی ئێران هاتن. ئەو بەشەی کە لە خۆرهەڵاتی دەریای خەزەر هاتبوون، بە هیندۆ-ئێرانی ناو دەبران، کە گرووپێکیشیان بەرەو دۆڵی سند ڕۆیشتن نزیکەی هەزار و پێنج سەد ساڵ پێش زایین گرووپێکی تریشیان کە هاتبوونە ئێران لە ئیسترئاباد نیشتەجێ بوون هەر لەناو ئەوانیشدا بوو کە زەردەشت و ئایینەکەشی دەرکەوتن لە زەدەی هەشتەهەمی پێش زایین ئەوانە کە لە ڕگەی قەفقازەوە هاتبوونە ئێران لە دوو هۆز گرنگ پێکهاتەون کە مادەکان و فارسەکان بوون یەکەمیان لە ناوەند و باکووری خۆرئاوای ئێران لە سنووری ئەسفەهان و هەمەدان و کوردستان هەتا ئازەرباینجان هۆزی دووەمیان کەمێک درەنگتر لە باشوور و باشووری خۆرئاوای ئێران بەشێک لە کرمان و فارس و خوزستان نیشتەجێ بوون. پاشایانی ماد لە ساڵی حەوسە و هەشتی پێش زەهین دامەزرا و ناوەندەکەی هەگماتانا یان هەمەدان بوو. سەدەونیوێک بەردەوام بوو. دەوڵەتی گەورەی ئاشووری لە شەستە و پێنجی پێش زەهین لەناوچوو. وڵاتی خۆیان هەتا بەشێک لە ئاسیای بچووک بەرفراوان کرد فارسەکان دوای ماوەیەک پاشایەتی هەغامەنشینیان لە بەشی خوارووی ئێران دامەزران کە لە 550 پێرزاهین وڵاتی مادی خستە ژێر فەرمانڕەوایی خۆیەوە بەسەرکەوتنەکانیان ئیمراتۆری گەورەی هەغامەنشینی دەسەڵاتی گەیشتە دۆڵی سند و بانەکانی پامیر هەتا خاکی سوریا و میسڕ و یۆنان. لە نزیکی سەدەی دوانزەهەمی پێش زایین ئاسن بەکارهێنراوە و سەدەی ئاسن لە ئێران بەدیهات. لە لوڕستان کە لە ناوەندی شووشەوە نزیکە و کاریگەر بووە بە فەرهەنگ و هونەری ئیلام، شارستانێتێک پێگەیشت کە لە مسگەری و ئاستنگەریدا پێشکەوتنی بێوێنەی بەخۆوە بینی. پیشەسازی کانزایی فراوان کە زیاتر لە ناو گۆڕەکانی ئەو وڵاتە بەدەست هاتووە، بریتییە لە کەلوپەلی کانزایی هەڵکۆڵراو، چەندین کەلوپەلی جەنگی و ئایینی و تواندنەوەی کانزایی لە چوارچێوەی مەبەست و ڕەمز لە شێوەی گیاندارانی ترسناک و جنۆکە و بوونەوەری ئەفسانەیی ڕوخسار و هەیکەلی بچووکی مرۆڤ هەروەها چەندین جۆر کەلوپەلی بەستنەوەی ئەسپ بە عارەبانە و کەلوپەلی تری تایبەت بە ئەسپ کەلوپەلی کانزایی بەسەرێکی گەورە و ڕازێنراو لە شێوەی سەر و شاخی چوارپێیان و ئاوێنە و قاپ و مەنجەڵ و کەلوپەلی تری کانزایی بەرجەستەکاری هەروەها لە پاشماوەکانی تەپۆڵکەی سیلک و سەرخدم ئەوە دەردەکەوێت کە گەنجینەیەکی گەورای پاشماوەی کانزاییە لە ماوەی سەدەکانی دوانزەهەم